ئەوە هی خانای قوبادیە خانای قوبادیە خەڵک بە نەوعی دیکەی بۆ ناردوین مەحزوزەن هەر کەس وە زوان خوێش ئەو دەڵێ دڵشادە نارزت دەکەم دەڵێن ئەو ڕنگ وای دروست کردووە ئەوەمان لە زمانی مامۆستا تاهیری بیستووە دەڵێ من دەستم لێ نەداوە وەرن نوسخاسلەکەتان پێنیشاندم خۆی وای نووسیوە ئەم کەسانەی تەسەڕفیان تێدا کردووە پاشویی تەسەڕفیان کردووە ئەی مەولەوی سید عبدالرحیم بەڵێ سید عبدالرحیمی شەر ئەو چاکی دەزانێ نامەبەستم وەکو شاعیرێک چۆنی دەبینی من زۆر بە گەورەی دەزانم زۆر سەیرە بارەها لە بیرتە کە لە عێراقی شەگەردەیان کووت بە مناسبەتی مەسەلەن وەفاتی تەوفیق وەردی شعرێک بڵێ پێ دەکەنێ من شعرم بۆ نایە بە مناسبە دەمکوت من شاعری مناسبەت نیم کەچی ئەم کابرایە هەموو شعرەکەی مناسبەتە کەچی دە هەمووی تا بۆ خۆت دەزانی گەیوەتە ئەوج پێم وایە ڕاستگۆ بووە ئەوەیە مەسەلە بەڵێ زۆر زۆر ڕاستگۆ بووە بەڵام ڕەنگە لە هەمووی جوانتر ئەوانە بن کە بۆ ئەمبەر خاتوونی نووسیون پەک پەک پەک بەڵێ بەڵێ پێم وانە دیارە لە بیرت نەچێ کە نازانم شعری کامەیانە پێشوی حەمەغای دەربەن فەقەرەیە نازانم چی کە ئەویش لەسەر گڵکۆی تازەی لەیلی ئەحمەد بەگی کۆماسی کۆماسی بێ یا نازانم بڵێ گڵکۆی تازەی لەیل دە پێش ئەم بەرخاتوندا کوتراوە ئەگەر ئەوە نەبا ینی ئەوەشمان لە اختیاردا نەبا دەبوو بە قەت عشارێکی عاالمی عالەمی ناسرابە بەڕاستی پێم وانە کەس شینی بۆ خۆشەویستی خۆی واگێڕابێ وەک ئەو دوانە هەردووکیان گێڕاویانە هەردووکیان زۆر چاکن بەڵێ وە خۆشەویستی ئەم بەرخاتوونی هەر لە مەرگەکەیدا دیار نییە ئیدی لە نەخۆشیەکەیدا کە جەرگی بۆ دەکاتە دڵی بۆ دەکاتە هەنار و دەڵێ کونکونی کە و بۆنی پێوەکە هەنار بۆ هەڵامەت ئەوی شێر بۆ ئەم بەرخاتوون نووسیوە بەڵێ ئەوی شێر بۆ ئەم بەرخاتوو نووسیوە بەڵێ نەخێر شتێکی سەیرە باوە بفەرموو شارێکمان قەرار وایە مامۆستا تایر بۆ ماندنووسێ ئەگەر ئینشاءاللە سروە گەیشتە فەصلی زستانێ بۆی خوێندینەوە مەفهومەکەم لە بیرە ئەگەر شعرەکانم لە بیر نەبن مەفهومە بۆ خۆت دەزانی کە ئەگەر بیکێ زبانێکی دیکە شەو تام و بۆنەی هەر هەیە دەڵێ زستانە و عرزی هەیە بۆ دیتنی بچێتە خزمەت شێخەکەی شێخی سیراجدین زستانە ناتوانم بێم پیرم نازانم چم ئەمن ناتوانم بێم بەفر ڕێگای گرتووم بەڵام ئەو کەسانەی شەوقی زیارەت زۆری بۆ هێناون من ڕێگایەکیان پێنیشان دەدەم زۆر بە ئاسانی بڕۆن بۆ لایوی ئەوی شەو ڕێگایە کە هەناسەی من بۆ خزمەت شێخ کردویەتیەوە ڕەشانگە هێندە گەرمە هەناسەکەم بە ڕەشانگەکەیدا بڕۆن دەگەنە تەوێڵە ئایا تا ئێستا فکری وا ناسکت پێم وایە زۆر کەم هەیە لەسەر زستانی ناشرینی چەند جوان ئەوی کردووە بەڵێ شعر لە دوای شکانی ڕاپەڕینی شێخ سعید لە تورکیا دادگایەک بە ناوی محکمە ئیستقلال پێکهات کە لەودا دەستەی خەباتکاری کورد وەک شێخ سعید خۆی شێخ عبدولقادر دکتۆر فواد و محکوم بە ئەدام کرا مامۆساێ من بە بۆنەی ڕووداوە دڵتەزێنە ئەم پارچە شعرەی گوتووە کە خەزەڵوەری 1322 هەتاوی لە ژمارە دووی گۆڤاری نیشتیمان بڵاو کراوەتەوە دوێ شەوێ گریام هەتا ڕۆژ پێت بڵێم بۆچی برا محکەمەی منحوسی ئیسیقلال وەبیرم هاتەوە ڕێزیان بەستبوو لە پێش چاوی منا گشتی هەموو ئەم شەهیدانەی کە خنکاون بە سەد ئاواتەوە پاک بە کفنێکی لە خوێنە شەتڵ و لێوێکی بەبار پاک بە ڕەنگێک و قیافێکی پەڕی و ماتەوە هاتە گوێم لێگڕا دەیانگووت هاتە گوێم لێک ڕادەیان گوت ئێمە کوژراین بێخەتا میلەتی کورد تا بە کەنگێ تۆڵەمان ناکاتەوە من لەسەر لوتکەی بڵندی کێوی حەقداوا دەکەم تۆش بپاڕێوە جەنابی شێخ لەسەر ڕووی کاتەوە من لەسەر لووتکەی بڵندی کێوی حەق داوا دەکەم تۆش بپاڕێوە جەنابی شێخ لەسەر ڕووی تاتەوە بەڵکو ڕحمێکی بکا پێمان خوداوەندی ڕەحیم چی دیکە ژێردەست نەبین دیسان وەسەرمان خاتەوە هێمنە پێت وانەبێ یەزدانی بێ هاواڵ و فەرد کەیفەری ئەم زوڵم و زۆرە بێ حیساب ناداتەوە جێژوان ئەو پەنجەی وا لە بێهێزی دەلەرزێ کوشیویەتی مەمکۆڵەی باڵا بەرزێ ئەو ددانەی ئێستێ نەماوە تاقی گەستویەتی زۆرجار چەنەگەی ساقی ئەو چاوانەی سۆمایی لێ بڕاوە هێن لە جوانان داگیرا داگیراوە ئەو چاوانەی سۆمایی لێ بڕاوە هێن لە جواناندا گیرا داگیراوە ئەو لێوەی وا ئێستێ باری گرتووە کوڵمەی نەرمونۆڵی یاری گرتووە ئەو باهۆیەی زەمانە لێی بڕی هێز کام کیش جوانە گرتوویەتە نێو ئامێز ئەو دڵی وا جوانی دەویست و جوانی ئێستا پڕە لە غەم لە نیگەرانی ئەو پێیانەی شەرزەی کردووە کۆتروکوان ماندوو نەبوو قەت لە هاتوو چۆی جێژوان خانەنشین بولبولێک بووم لە ڕکەیدا بە بەهاری ڕەنگین دوور لە گوڵزار و لە دیداری گوڵاڵە و نەسرین کازیوە بۆ لک و پۆپی گوڵی باخی دەفریم پەڕوپۆم پێوە نەما نیمە ئیتر هێزی فڕین دەستی ئەو ڕاوکەرە بڕزێ کە بڕی باز و بڕست سوڕی سوور گوڵ بەدەم سوڕی سوور گوڵ بدەم و ڕوو بکەمە مێرگیشین من چریکەم هەموو سوچی چەمەنی پڕکرد بوو ئێستا نایە لە گەروم بێجگە لە ناڵەی غەمگین من کە شینگێڕی هەموو سوورە گوڵی پەڕپەڕ بووم ڕەنگە هەر دڕکی پەڕی و لێرە بکە بۆ من شین من کە بۆ دیتنی گوڵ هێڵی سنوورم دەپەڕاند هەر لەسەر حەق گوتنێ ڕووتە کرام خانە نشین شاوەریخنە دەگەڕێوە لە دەراوی سۆمەڵ دینی دینی گوڵە ئەو بولبولی دڵپڕ لە ئەوین تازە دڵخەستە و بەربەستە و بێدەستەم من وەرە دەر ڕاوکەری دڵڕەق لە کەلێن و لە کەمین تێپەڕێ هێندە بە ناخۆشی ئەگەر ژینی درێژ خۆزگە سەد خۆزگە بەوانەی کەم و ئاسوودە دەژین ئاپۆلۆی مات بە حیجابی ئیسلامیەوە دیم جوانێ ماڵە بابم ئای لەو خەلە و خەرمانە نەمدی بوو مانگی چاردە وا ڕووناک بێ بە ساوی پاک لە نێو جوغزی خەرمانە گوناح نەبوو تێم هەڵڕوانی نەترسام لە چەمۆڵە و جنێ و بۆڵە بۆڵی ئەوی جوان بوو لە ڕووی ئەودا بەدیم کرد هەنیە کوڵ مەدی دەبرۆ مژۆڵی کە دین نەبێ دینی دەگۆڕێ بۆ تۆ ئەو تەرسایەی بێترس ڕای مووسی خاچ کچی شەرمین بە ڕووسووری دەنیشێ لە سەرووی لەسەر ڕووی تۆ شەوێکیش ئاپۆڵۆی ماچ ورمێ دوی سواری 1363 شاری توک لێکراو دیسان هەوری بۆر و چڵکن دایانگرت ئاسمانی ساو دیسان وەک کچی شەرمێون خۆی شاردەوە تیشکی هەتاو دیسان نێوچاوانی تێک نا خێوی گەڕ و شەیتانی شەڕ دێوەزمەی مەرگ و نەهاتی چاوی بسکرد لە بزەی تەڕ دیسان بۆگەنیوی باروت بۆنی بەهاری داپۆشی شاری توکلێکراوی من بەرگی ڕەشی ئاواپۆشی دیسان بەعسی فاشستی دڕ داردەستی مستی ئیسیحمار لە خەڵکی بێتاوانی کورد گەزارەی دەرکێشا وەکمار سەدامی ملهوڕی بەتفەڕ داخی دڵی خۆی پێڕشتین بەری گیانبازانی نەگرت ژن و منداڵی لێکوشتین ئەو بەعسیانەی مێشکی مرۆڤ دەبەن بۆ سەر سفرەی خۆیان ئەوانەی ڕژاندنی خوێن مایەی شانازیە بۆیان ئەو قینزگ و خوێن خۆرانەی دژمنی نەتەوەی کوردن ئەو نامەرد و دڵبەردانەی قاتڵی درست و وردن دیسان دایان گرت شارەکەم بە بۆمبا و ڕەهێڵی شەستیر دایانە بەرگەوزی مردن پیاوی ژن و منداڵ و پیر بارگەی یاران دێت و ڕادەبێ وەکو سەروی ڕەوان من چ بکەم کە بە قوربانی نەکەم ڕۆحی ڕەوان من چ بکەم قەدی ئەم شۆخە وەکو دووخ و خەدەنگە ئەفسوس پشتەکەم کۆمە وەکو ماڵی کەوان من چ بکەم تازە هەنگاوی شلم کوانێ دەبێ بۆ شەوڕا و جوانە زۆر جوانە بڵێ ڕوتی کەوان من چ بکەم زەبریا و زەنگی بڕا و شل بووە دەستی جڵەوم دێ دەنا پڕمەی بۆر و بدەوان من چ بکەم جوانی خۆشی هەڕەتی لاوی دێتە خەونم جوانی خۆشی هەڕەتی لاوی دێتە خەونم کاتێ ئاویلکەی دەگەڵ زیندەخەوان من چ بکەم شەو هەتا ڕۆژێ لەبەر ئێشی لەشم ناڵم دێ دێتە گوێم دەنگی گەلۆ و نیوەشە و وان من چ بکەم بارگەیان تێکەوە پێچا و بەڕێ بوون یاران لە دنێ وا بەتەنێ پاشیوان ئەمن چی بکەم ژیانی من ئێستە وەکو خۆری دەمی زەردەپەڕە پێم نەماتین و گوڕ و هێز و تەوان من چ بکەم سروەهات خونچەگوڵی باخی ئەدەب پشکوتن باخەوانی گەرەکە تازە جەوان من چ بکەم ئاو نەبوو ئەو دەمی هێمن مەلەوانی کورد بوو ئاو شکر زۆرە وەرن زوو مەلەوان من چ بکەم شعر چیە شعر ئاو هەڵدێرێکە کە هاڕە و گوڕێکی شادی هێنی هەیە شعر تەمومژێکە کە لە ژوور و ژێری کۆل کە زێڕینەیەکی ڕازاوەدا خلۆر دەبێتەوە شعر ئاڵقەبسکی خورمایی و چاوی کەسکی توندی میناییە کە ماچی گەرمی دایکێک دەیلاوێنێتەوە شعر دڵی پڕ لە ئاوات و تاسەیە شعر کل و بەفری تواوەیە شعر ئاوردانەوەی ماڵئاواییە کە دەگەڵ لوزەوەی فرمێسک هاوڕێیە شعر ژیان و مەرگە شعر بزەیەکی مەوزونە کە دەگەڵ غەم و داخ تێکەڵە شعر ئاونگێکی هەنگویناویە شعر گۆچانی شوانێکە کە هێن سواوە متفەڕک بووە شعر ترۆپکی بەرزی کێوێکە کە بناری نوا بەفری سپی و خاوێنی لێکەوتووە شعر مێشهەنگوینێکە کە لە ئارامی کازیوەدا هەڵاڵەی لە هێلانەی گوڵی سوور ڕفاندووە شعر ڕەنجی خوددایە بە بزماری زێڕین لە دڵ و گیانی ئادەمیزاددا کوتراوە تەرجەمەی شارێکی دیواکەر شاعری ئەمریکاییە تەوری جەور دژمنی کوردی نییە ئەفلەقی دڵ ڕق بەتەنێ ڕیشەی خەڵکی عێراقێ دەیەوێ هەڵبکەنێ لە عێراق ناژێ لە عێراق ناژی شتێکی بەری چاوی بگرێ هەر بە تەورێ دەبڕێ زاڵمە نەخل و دەوەنێ عەرەب و کورد و تورک ئەرمەنی و ئاشووری دەگرێ یا دەکوژێ وەک بوتێ سەجدەی نەبەنێ زێڕی چی ئاسنی ژەنگاوی و تیژە سەددام کۆنە ناسۆری ئەون ئێستا کە دێنن تەشەنێ کوشتنی کوشتی سوتاندی و بردی لە جنوبی ئێران وەک مەغۆلێ کە لە خۆی ڕازی بکە ئەهریمەنێ ئەوی ئەو کردی بە نامەردی دەگەڵ کوردستان شەختە نەیکرد بە گوڵ و نەستەرەن و یاسەمەنێ موشەک و بۆمی لە دێ و شاری وڵاتی هەڵکرد خۆی بە نێرۆن و بە تەنگیز و بە هیتلەر زانی خۆی بە نێرۆن و بە تەنگیز و بە هیتلێر زانی نەیدەزانی دەردێ مشتی گرانی لە چەنێ دەستی بێگانە دنەیدا بوو کە خۆی هەڵدێرێ کەچی ڕات و لە پەڕەی جەرگی پەلی دارەبەنێ لەوەتی هەڵمەتی شێرانەی خەڵکی دیوە خەوی تۆراوە بە شەو ڕادەپەڕێ ڕادەچەنێ ماوەیەک مەستی مەی بەرزە دەماخی بوو بەڵام کاتی وەی هات کە خومار بێتەوە لوت دابژەنێ ئەو کە نەیهات دەزەی قەت بە هەژار و بێکەس ڕۆژی تنگانە ئەوان چۆن دەبێ دەستی نەکەنێ کەس نییە جەرگی بە کوچکێوە نەنابێ سەددام چۆن دەبێ جەرگی ئەویش خەڵکی بە کوچکێوە نەنێ چۆن دەبێ باکی نەبێ ئەو لە ئەخ و ئوختی عەرەب چۆن نەجاتی دێ لە دەست مامە ڕەش و پورە نەنێ ئەو کەسەی هانی دەدا ئاگری شەڕ ڕۆشنکە ناچتە هانایی کەکەوت تێر و پڕیش پێ دەکەنێ تازە ڕزگاری لە دەست خەڵکی عێراق دژوارە هێندە پێناچێ هەموو دەور و بەری لێ دەتەنێ چی لە دەست نایە ئەگەر خەڵکی عێراقم ڕۆکە ڕاپەڕن یەک بگرن دەست دەنێ ڕاماڵی دەنێ ئەمەیە عاقیبەتی سوومی لە خۆبایی بوون چارەنووسی ئەمەیە دژمنی خەڵک و وەتەنێ شینگێڕی بانە وێرانە جگەر بریانە لە سڕە دڵ پڕە چاو گریانە بەم بەهارە گوڵی وێ پەڕپەڕ بوون وا بە دەردی خەزەڵی پایسون جەرگی مێلا قەلە داخان ڕەج بوون ئەشکی شلێرە وەرین و گەش بوون پیر سلەیمان خەمی دیکە نابە سیسە دار و دەوەنی ئاربابە ئەوی سین ماوەتەوە سینگێڕە هەر گەڵایەکی هەزاران دێڕە میک و میرازی بە هاوکاری یەک چوونە سەر خەڵکی هەژاری بێچەک زۆر بە ڕقتر لە قەراری جاران با نەوێرانە کرا بۆمباران هەرچی خانوو بوو لە نزم و بەرزی وەک دڵی عسکەری بەعسی لەرزی هەر بەزار خۆشە دەڵێن شەشسەد کەس یانەما یانە بە حاڵ ماویە نەفەس مێشکە پڕژاوە لە نێو خۆڵ و خاک لە توپەت بوو لە سوو ئەندامی پاک سۆڵەمە بێزەڵە ئەژنۆ دەرچوون ماڵ نەما یانە ڕما نا سەر چوون دەست پەڕی مورەشکا سینەش چاک ژنی پاک ڕۆیی بڕا پیاوی چاک باش بزانە گەلی دڕناسی ورد ئەوەیە هەر هەقی ئەفلەق بۆ کورد ئەوی هاوسەنگەر و پشت و ماڵمە ئەوی هاوسەنگەر و پشت و پاڵمە دیاری دا دیاری بڕی ناپاڵمە شەڕفرۆش شەڕفرۆش بەعسیە ئەی ئێرانی شەرفرۆش چی گەرەکە وێرانی چ نەهاوەند بێ چ بانە و دزفول بەعسی وێرانگەرە ئێستا مەسئول شەڕفرۆش مووشەک و بۆمی داوێ شەڕفرۆش ڕاحەتی ئێمەی ناوێ زگی ناسووتێ بە حاڵی ئێمە دڵی کوردە لە ڕقی ئەو کێمە تێدەگا خەڵکی مەگەر مێشکی ڕزی و چ دەکا بەعسی بە کوردی ئەو دی و ئەم قەڵادزەی بە شەهید مەشهوورە هەر بە ناپاڵمی بەعس خاپوورە گەوزی لەم شارە لە نێو خوێن و خوڕ بە سەدان پیر و مناڵ کیژ و کوڕ گوندەکانی هەموو لێ ڕوخاندن ڕەزەکانی هەموو لێستاندن کانیەکانی بەسمیت دا ڕشتن ینی سەرچاوی ژیانی ناشتن دای لە سێدارە ئەوی بیناسم چەند هەزاری وەکو لەیلا قاسم بەزەیی کوا لە دڵی بەردیدا سومبری ناگاتێ لە نامەردیدا بە قسەی ئەو ئەوی خێرە سەر بێ دەیکوژێ با کوڕی پێغەمبەر بێ